تاعەت و عیبادەتی گشت لایە قبوڵ بێ و خوای پەروەردگار لە بەرەکات و ڕەحەماتی ئەم جومعەیە بەشی باشمان بدا و بیکاتە کەفارەتی گوناهی هەفتەی ڕابردوومان بەڕێزان ئەمڕۆ جمعەیە وتاری ئەمڕۆ ناونیشانی وتارەکەم دوو پێغەممەری ئولول عەزم و دوو گەلی دوور لە بەرنمەکانیان پێرێ پێنج چوارشەممە دوانزەی ڕەبیع الأول یادی هاتنە دنیای محمد المصطفى بو صلى الله عليه وسلم خاتم الأنبياء و پێغەمەری خۆشەویستمان محمد رسول الله صلى الله عليه وسلم ئەمڕۆیش جمعە 25 دوانزە ڕۆژی لەدایکبوونی عیسای کوڕی مەریەمە سەلامی خوای لەسەر بێ ئەوە کە یەکی یەک ئاهەنگە گێڕن یادی سەری ساڵە ئەگینا لە لەلای مەسیح و نەسرانیەکان لە ڕۆژی 25 دوانزە کە ئەمڕۆیە حەزرەتی عیسای کوڕی مەریەم لەدایک بووە ئەم دوو پێغەمەرە دوانن لە پێنج پێغەمبەرەکە کە پێیان نەوترێ ئولولعەزم ئەو پێنج پێغەمبەرەی بەرنامەکانیان زۆر سەنگین بووە زەحمەتی زۆریان بووە هەوڵ و تەقالای زۆریان داوە دوانیان عیسای کوڕی مەریەم و محەممەدی کوڕی عەبدوڵای کوڕی عەبدولمطەلب پێغەمەری خۆشەویست و سەروەرمانە سەلامی خوایان لەسەر بێ و سەلات و سەلامی خوا لەسەر پێغەمەری خوا بێ ئەم دوو بەروارە هیچ کامێکیان بەڵگەی دڵنیاییان لەسەر نییە یعنی نا بەڵگەیەکی قەتعی هەیە بڵێ حەزرەتی عیسا لە 25 دوانزا لەدایک بووە نە بەڵگەیەکی قەتعی هەیە بڵێ محەممەد المستەفا لە دوانزەی ڕەبیع الأولا لەدایک بووە قسەی زۆر هەڵ ئەگرن بەڵام زۆرێ لە زانایان لەسەر ئەم دوو بەروارە ڕێکەوتوون بە هەر حاڵ ئێمە وەک بەندەکانی خوا و شوێنکەوتوانی پێغەمەری خوا عیسای کوڕی مریەم بە پێغەمەری خوا ئەزانین سەلامی خوا ئەنێرین بۆ ڕۆحی خۆی و دایکی و بە پێغەمەری خۆمانی ئەزانین باوەڕمان پێی هەیە خۆشمان ئەوێ ڕێزی لێ دەگرین و بە کەلیمەی خوا ئەیناسین کەلیمەت اللهی و ڕوح منه بۆ مەریەمی عەزرا و پاک ناردی بە ئاەت و دەسەڵاتی خوا بەبێ باوک بە ئەمری کون فەیەکون دروست بوو چۆن ئادەم پێغەمبەر باوکی مرۆڤایەتی بەبێ باوک و بەبێ دایک دروست بوو عیسای کوڕی مریەمیش هەروا دروست بوو إن مثل عيسى بن مريم عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون لای خواجە لە جەلالوه نمونەیەنێتەوە بۆ خەڵک بۆی خەڵک حاڵی بن دروستبوونی عیسای کوڕی مریەم وەک دروستبوونی ئادەم پێغەمبەر وایە کە لە قوڕ دروستی کرد دوایی فەرمووی ببە بە ئادەم بوو بە ئادەم و هەڵسایە سەر پێ و تەواو بۆخوا هیچ شتێک ناممکن نییە هەموو شتێک ممکنە بۆخوا و ئەمری خوا بە کەلیمەی کون ببە فەیەکون یەکسەر دەبێ و ئیتر زەمەن و مانوبوونی ناوێ حەزرەتی عیسای کوڕی مەریەم هەر کەس بە پێغەمبەری خۆی ئەزانێ ئێمە دوعای هیدایەتی بۆ ئەکەین پیرۆزبایی لەو گەلانە ئەکەین لە دنیاە کەوا خۆیان بە شوێنکەوتەی ئیسای کوڕی مریەم ئەزانن بەڵام پێیان ئەڵێین ئەبێ ئاگاتان لێبێ تەنها ئینتیساب بۆ لای پێغەمبەرێک بەس نییە بەڵکو شوێنکەوتنی پێغەمبەران مهمە هەروەکو چۆن ئێمەی ئومەتی ئیسلام زۆربەی زۆری مسلمانان دوورن لە تەعالیمی پێغەمبەر صلی الله علیه وسلم ئەوەش ئەمڕۆ بە مەسیحی و نەسرانی دا ئەنرێ و خۆی ئەزانێ لەوانە خوا پەیمانی لێ وەرگرتووە وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة خوا یەک بە یەک لە هەموو پێغەمبەران پەیمان و بەڵێننامەی وەرگرتووە ئەگەر تۆ لە حەیاتا بووی پێغەمبەرێکم نارد ناوی محەممەدە ئەبێ ئیمانی پێ بێنی ئەبێ شوێنی بکەوی بە ئومەتەکەیش بڵێن شوێنی بکەوی لەبەر ئەوە هەموو پێغەمبەرێ لە پێغەمبەران بە عیسا و موسا و ئیبراهیم و نوح و ئادەم و ئیدریس هەموویان بەیعەتیان داوە بەخوا پەیمانیان داوە بەخوا ئەگەر محەممەد بێ و ئەوان زین و بێ ئیمانی پێ بێن و شوێنی بکەون و یارمەتی بن و لەسەری بکەنەوە و ئەمریان کردووە بە گەلەکانیان کەوا ئەو پێغەمبەرەی یەت باوەڕی پێ بێن و شوێنی بکەون ئەمە قەراری قەتعیە خەلایق هەموو ئینتیزاری ئەوەکەن خوا مەحکەمەی مەحشەر دانێ بەڵام هیچ کەسێ قودرەتی نییە یەک بە یەک لە ئادەم و نوح و ئیبراهیم و موسا و عیساوە هەتا ئەچنە خزمەت رسول الله صلی الله عليه وسلم ئەچێتە حضوری حق تعالی و داوای لێکاکەوە ئەم مەیدانی مەحشەرە ئیجرای محاکەمە و و ئەوەی کەوا ئینتیزاری ئەو خەڵکەیە بیکا بۆیە فەرمێ خەڵک حەشر دەکرێ لەبەر پێی منە وانە العاقب من عاقبم عاقب یعنی ئەوەی کە ئیتر کەسی لە دوا نایە کۆتا خاتم الانبیاء والرسل پێغەمەری خوا صلی الله علیه وسلم پرسیاریان لێ کرد بیدایەتی ئەم ئیشی تۆ لە کەیوە دەست پێکای پێغەمەری خوا فەرمووی پێغەمەری خۆمان ئەڵێم خەڵکینە حەزرەتی محەمەد دەڵێم کە ئێمە لەو مانگاین کە مسلمانان دڵیان خۆشە و ئاهەنگ دەگێڕین و یادی دەکەین و ناوی دەبین و سڵاواتی لەسەر ئەدەین و ئەوانە پێغەمەری خوا فەرمووی ئەنە دەعوەت و ئەبی ئیبراهیم فەرمی من پێتان بڵێم من دوعاکەی ئیبراهیمی باوکمم ئیبراهیمی خەلیل کە لەگەڵ حەزرەتی ئیسماعیل کەعبەیان دروست کرد و تەواویان کرد دایکیشم خەوی بینی انه یخرج منها نور اضاءت له قصور الشام دایکم خەوی بینی کاتێ من لە سکیا بووم حامیلە بوو بە منەوە فەرمووی نورێکی لێ دەرچوو کۆشکەکانی شامی ڕووناک کردەوە ئەم فرموودەیەش ئیمامی ئەحمەد دەگەڕێتەوە ڕزا و ڕەحمەتی خوای لێبێ لە قورآن و فرموودەدا هێندە گرنگی بەدەستگرتن و شوێنکەوتن و شوێنپێهەڵگرتن و پابەندبوون بە تەعالیمی ئەم پێغەمبەرانەوە کراوە ئەوەندە قورئان و سنت گرنگی داوە بەوە ئینسان هەر ئینسانێک بێ لە هەڵەبجە لە ڕوسیا لە مەکە لە ئیسرائیل لە فاتیکان لە ئوسترالیا لە هەر شوێنێکی ئەو دنیا ئەوەندە ئینسان داوای لێکراوە پابەند بێ بە تەعالیم و شەریعەتی خواوە شوێنی پێغەمەر بکەوێ تەعالیمی ئەنبیا وەربگرێ ئەوەندە و نیوەی ئەوە و لە هەزارە یەکی ئەوە باسی لە دایکبوونی پێغەمبەران نەکراوە باسی مردنیان نەکراوە بەڵام ئێمە ئەمڕۆ وازمان لە شتە گەورەکە هێناوە بەشتی بچکۆلەوە جاری وایە خەریکە بین کابرا مزگەوت ڕۆژی پێنج جار بانگیەکە حەوشەی مزگەوت ئەنواڕێ بەسەر ماڵە ئەسەلات و خەیر منە نەو نایە بۆ مزگەوت بەڵام تەبیعیە بەلایەوە لە مانگی مەولو ئەمە ڕێسەر بڕێ و بیکا بە خێر و بیبەخشێتەوە کابرا نەزەرەکە بە حرامی نازانێ درۆکە بە حرامی نازانێ بەرتیل وەرەگرێ گوێی ناداتێ خۆیشی وازانێ ئومەتی پێغەمبەرە کاکە پێغەمبەر منهجی هێناوە صلی الله عليه وسلم پێغەمبەر شریعەتی هێناوە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم ناتۆ حکایەتێ بخوێنێتەوە و بڕوا هاتووە ئومەت دروستکە هاتووە ئینسان پەروەردە بکە هاتووە ئینسان لە قاڵب بدا هاتووە تێزا بدا لەم معدەنی ئینسانە هەوش و خاڵی پێوە نەیەڵێ ئێمە با خۆمان نەخەڵەتێنین و فێڵ لە خۆمان نەکەین و وابزانینە ئەگەر چوار سڵاواتی کاڵ و کرچمان دا و چوار کیلۆ چکلێتمان کرد بە خێر ئیتر لە قیامەتا پێغەمەری خوا شەفاعەتمان بووەکە نا بە پابەند بوون بە شوێن پێ هەڵگرتن قد كانت لكم في رسول الله أسوة حسنة شوێنی کەون سەرمەشقتان بێ مامۆساتان بێ قدوەتان بێ ڕەئیستان بێ پێشەواتان بێ لەو دەرز وەربگرن ئاو چۆن نەخۆیتەوە وەخت پێغەمبەری خوا پێغەمەری خوا چۆن ئاوێ خواردەوە ئایا بیرت کردوێتەوە کاتی ئاو خۆیتەوە وەک پێغەمەری خوا خۆیتەوە بەڕێزم بیری کردوێتەوە ئیترەوە سادەترین شتە کە ئەو بۆیەنن بیری کردوێتەوە یەکەم بەدەستی ڕاست بیگرە بەدەستی ڕاست بەر لەوە بیخۆیتەوە بڵێ بسم الله الرحمن الرحیم قومێکی لێ خوارد لای بە بەدەمتەوە قومێکی تری لێ بخۆ جاری سێهەم تەواوی کە دوای کە لێ بیتەوە بڵێ الحمدلله ئایا ئاوە ئاوە خۆیتەوە ومەتی پێغەمەرو ئاوە خواتەوە بە دەستی چەپ بێ بە دەستی ڕاست بێ سەتڵەکە هەڵقوڕێنێ بە خەیاڵیان نایە عتایکەن بە نوکتە ئەڵێن بە مامۆسایەکیان و تۆ قوربان سونەتە بە سێ زار بیخۆیتەوە توێتی من سێ پەرداخە خۆم وەکوایە بە سێ زار خوارد بێتمەوە ئەڵێن وا یعنی ئەو بۆ بە نوکتە یعنی لەبەر ئەوە بێ ئاگامان لێ بێ چۆن سڵاو ئەکەین چۆن ئاخەوین چۆن هەڵ ئەسین چۆن مامەڵە ئەکەین چۆن خەڵکمان خۆشەوێ لە کوێ ئەبێ خەڵکمان خۆش نەوێ ئایا جێگە ئێ ئینسان خەڵکی خۆش نەوێ ڕواناکەم بەس ئەکرێ ئینسان خۆشی نەیە لە کردەوەی خەڵک بەڵام نابێ ڕقی بێ لە کەس کەسێ هەیە مەشروب خۆرە تۆ ڕقتە لەم فعلەی ڕقت نییە لە ئینسانەکە بۆ چونکە هەر کاتێ وازی هێنا لەم کردەوەیە ئیتر بۆ خۆی ئینسانێکی ڕێکوپێکی لە دەرەچێ ئەم دوو پێغەمبەرە کە نزیکن لە زەمان و مەکانی ئێمەوە ئیسای کوڕی مریەم 2015 ساڵ لەمەوە پێش لەدایک بووە 2015 کە چوار پێنج ڕۆژی کە ئەبێ بە دوو هەزار و شانزە ئەوەنە ساڵ لەمەو پێش عیسای کوڕی مریەم لە دایک بووە محەممەدی رسول الله صلی الله عليه وسلم 1444 ساڵ لەمە پێش لەدایک بووە چونکە 570 لەدایک بووە دەریکە لە 2015 هەزار و چوار سەد و چل و چوار ساڵ لەمەو پێش پێغەمبەری ئیسلام هاتۆتە دنیا و لە دایک بووە لە شاری مەکە عیسا لە فەلەستین لە بەیتە لەحەم لە ئۆرشەلیم لە شاری ناسیرە لە دایک بووە حەزرەتی محەممەد لە مەکە لە دایک بووە صلى الله عليه وسلم ئەم دوو پێغەمبەرە بانگی مرۆڤیان کردو بۆ ناسینی خوا خوای تاکو تەنها بۆ عیبادەتکردنی خوا بۆ کۆمەک و یارمەتیدانی یەکتری بۆ داواکردن تەنها لە خوا ئیاکە نعبد و ئیاکە نستعین هەموو پێغەمبەران بۆ ئەوە هاتوون بە تایبەتی ئەم دوانەیان کە نزیکن لە ئێمە پێرێ یادی لەدایکبوونی یەکیان بوو ئەمڕۆ یادی لەدایکبوونی دووهەمیانە ئەم دوو پێغەمبەرە هاتوون بە خەڵک بڵێن تەنها ئەڵڵا بپەرستن تەنها داوای یارمەتی لە ئەڵڵا بکەن تەنها شوێنی بەرنامەی ئەڵڵا بکەون بانگی مرۆڤایەتیان کردووە بۆ باوەڕ بە هەموو پێغەمبەران آمن الرسول بما أنزل إليه من ربه بە قورآن والمؤمنون ئیماندارانیش خوابانگی کردوون ئیمان بێنن بە پێغەمەر و بەوەی بۆ یاتۆ کە قورآانە هەموو ئیمانداران کل آمن باللە و ملائکته و کتبه و رسله ئیمانیان هەیە بەخوا بە مەلایکەتی خوا بە کتێبەکانی خوا بە پێغەمبەرانی خوا لا نفرق بین احد من رسله جیاوازی ناکەین لە بینی پێغەمبەرانە یعنی چۆن یعنی بڵین باوەڕمان بەمیان هەیە و باوەڕمان بەویان نییە نەک بڵێ هیچ کامیان جیاوازی نییە لەگەڵ هیچ کامێکی تریانە نا خوا خۆی ئەفەرموێ تلک الرسل فضلنا بعضهم علی بعض ئەو پێغەمبەرانە هەندێکم فەزڵ داوە بەسەر هەندێکیانە بەڵام جیاوازی بەو مەعنایە ئیسا یەهود باوەڕیان بە عیسا نییە جوولەکە نەسرانی باوەڕیان بە محەممەد نییە ئەوە ئەوە دەم جیایە لە محافلی دیبلۆماسی ئەوە جیایە بەڵام وەکو حەقیقەت باوەڕیان نییە دوا عیسا پێغەمبەرێ تر بێ یەهود باوەڕیان نییە دوای موسا پێغەمبەرێکی تر بێ باوەڕیان پێی نییە ئەی من و تۆ کە دوای ئەوان هاتوین ئەڵێن ئیمانمان هەیە بە ئادەم و بە ئیدریس و بە شیس و بە دانیال و بە هەرچی پێغەمبەر هەیە ئەوەی ناوی پێغەمبەر بێ و پێغەمبەری خوا بێ ئێمە باوەڕمان پێ هەیە زەردەکەی زەردەشتەکەی خۆیشمان ئەگەر پێغەمبەر بێ باوەڕم پێ هەیە کتێبەکەی کە ئاوێستایە ئەگەر هی خوا بێ باوەڕم پێ یێ بەس ئەگەر پێغەمبەر نەبێ و کتێبەکەیشی هی خوا نەبێ پیاوێکی ژیر بێ ئەوە کو پیاوێکی ژیر سەیرەکەم کتێبەکەیشی وەکو نووسراوێک کە هەندێک حقایقی تابێ وەکوەوە سەیرەکەم هەر کەسێک هەر بەڕێزێک پێغەمەری خوا بێ خوا نردبێتی من و ئێوە هەمومان واجبە لەسەرمان باوەڕی پێ بکەین لا نفرق بین احد من رسوله آمنوا بالله و رسوله ئیمان بێن بەخوا و بە پێغەمبەرانی خوا ئێ ئێمە باشین یا ئەوان ئێمە باشین بۆ چونکە ئێمە باوەڕمان بەینەکەی خۆمان و بەینەکانی ئەوانیش هەیە ئێمە باشین یا شیعە ئێمە باشین ئێمە عومەرمان خۆشەوێ عەلیش نوری چاومانە حەزرەتی حەسەن و حسین دەست و ڕاست و چەپمانن ڕێحانەی پێغەمەرمانن عومەر و عوسمانمان خۆشەوێ حەمزە و عەباسمان خۆشەوێ ئەبولفەزڵمان خۆشەوێ ئیمام موسای کازممان خۆشەوێ هەمویانمان خۆشەوێ ئیمامی ڕەزامان خۆشەوێ جیاوازی ناکەین لە بینیانە قسە ناڵێن بە هەندێکیان تەوهین ناکەین بە هەندێکیان کەواتە ئەم ئومەتی پێغەمبەرە ئەم ئەهلی سونەت و جەماعەتە ئەمەیە گرەوەکەی بردووەتەوە لەسەر مەحەجەی بەیضا ئەڕوا ڕێگەیەکی پاک و چاک نە جنێو فرۆشە نە دەمی پیسە نە بوختان بۆ دایکی ئیماندارانەکە نە لەعنەت لە قاید و پێشەوا و خەزورەکانی پێغەمەرەکە نە لەعنەت لە زاواکەی پێغەمەرەکە کە عوسمانی کوڕی عەفان بێ نە زاواکەی تری پێغەمەر کە عەلی بێ ئەیکا بەخوا نا ئەڵێن عەلی عەبدی خوایە زاوای پێغەمبەری خوایە ئامۆزای پێغەمبەری خوایە عوسمان عەبدی خوایە زاوای پێغەمبەری خوایە ئەو عمر و ئەبوو بەکر عەبدی خوان خەزورەی پێغەمبەری خوان خەلیفەی پێغەمبەری خوان عایشە عەبدی خوایە هاوسەری پێغەمبەری خوایە کچی ئەبوو بەکری صدیقە ئێمە ئاوای لێ حاڵین عیسا عەبدی خوایە محمد عبدی خوایە موسا عبدی خوایە نوح ئادەم ئیبراهیم یوسف یونس هود هەموو ئەمانە عبدی خوات عەبدی خوا شتی بەدەست نییە ئیلا تەبلیغ نەبێ کەسێک بلا تەشبیه کەسێ نامەیە دا بە کەسێ ئەڵێ ئەم نامەیەم بۆ بگەیەنە بیخوێنەرەوە بۆ فڵانە کەس ئەم نامە هی ئەم نییە هی ئەو کەسەیە کە ئەم ناوەی نووسیوە ئەیدا بەم کەسە ئەمە پەیامەکەی هێناوە پێڵێن پەیام هێنەر ئەی خوێنێتەوە پێڵێن مبلغ تەبلیغی کردووە هەموو پێغەمبەران پەیامیان هێناوە و تەبلیغی پەیامەکەیشیان کردو هەر ئەوە نایەن بەدەستە ئیتر حیچی تر مێشولەیەکیان پێ لە ئاو ناکرێت ناتوانن یەک زەرە نەفع و یەک زەرە زەرەر بە مەخلوقێ بگەێنن لە ئەرز و لە ئاسمانها ئەو عیسایەی مردووی زینو کردووەتەوە لە قڕ تەیری دروست کردووە فەرمیەتی بە ئەمری خوا ئەو عیسایە ناتوانێت زەڕێ زەرەر بگەێنێ ئەوە ئیزنی خوایە یعنی چی ئیزنی خوا ئیسا ئەو دەزگانەی ئیش دەکەن کارەباکەی لێ بکوژێنەرەوە بەرمیلێک ئەو سپلێتە فەرقی چییە هیچ کەواتە ئەمە ئازایەتی ئەم دەزگا نییە ئازایەتی کارەباکە ئەی کارەباکە ئازایەتی ئەو دەزگایە دروستیەکە ئەی ئەوە کە دروستی کردو ئازایەتی ئەو کەسەیە کە دەزگاکەی دروست کردووە بلا تشبه ولله المثل الاعلى ئێمەش دەڵێن ئەم پێغەمبەرانە پێغەمبەری خوا مانگی لەت کردووە بە پەنجەی دەستی بەس ئەوە ئەمری خوایە پێغەمەری خوا شەو ڕەوی کردووە ئەوە ئەمری خوایە لەبەرەوە با کەسێ وا نەزانێ پێغەمەران خەیر و شەڕیان بەدەستە پێغەمەران ئەتوانن ئەوە بکەن و ئەوە بکەن و ئەوە بکەن نا پێغەمەران تەبلیغیان بەدەستە پێغەمەران خوا ناردوونی بۆ عاقلکردنی خەڵک بۆ هیدایەتدانی خەڵک ئێمە یین ئەڕێن بە خزمەت مامۆسا لە باجێەوەی دینی لێوەربگرین دوعای لێوەرەگرین کوڕمان باتێ دوعای لێ وەرەگرین بێسانەکەمان بەرەکەتی تیابێ چاوەزاری لێ وەرەگرین ماڵەکەمان چاو نفوسی پیس کاری نەکە کورە بڕۆ بۆ لای مەلا دینی لێ وەربگرە بڕۆ بۆ لای شێخ دینی لێ وەربگرە گەر شارەزای دینە بڕۆ بۆ لای پێغەمەر وەحی لێ وەربگرە مەیکە بەخوا مەی پەرستە هاواری لێ مەکە او خواي اوي فليعمل عملا صالحا باكاري چاكبكا ولا يشرك بعبادة ربه أحدا باش شريك بوخوا قرار ندا هيج كسي پیغمبرانش أحدان أولياء أحدان ملائكة أحدان ئەوانەش جنۆکە ئەپەرستن هەر ئەحەدە جنۆکەیش لەبەرەوە نابێ کەس کەیتە هاو شان و هاودەم و هاوتای خوا پەناگرن بەخوا بانگی ئادەمیزادیان کردو بۆ باوەڕبوون بە قیامەت و زیندووبوونەوە بۆ حەشر و حیساب و جەزا بە کەسیان نەوتۆ ئێمە ئەوەمان بەدەستە بە کەسیان نەوتۆ هاوارمان لێ بکەن بە کەسیان نەوتۆ ئیش مەکەن بە تەمای ئێمە بن تکاو ڕجاتان بۆ بکەین لە دۆزەخ ڕزگارتان کەین داوای کاری چاک و پاک و باشیان کردو لە مرۆڤ داوای برایەتی و یەکڕیزی و هاوکاریان کردو لە مرۆڤ بەڵام ئەمڕۆ چی دەبینین ئەو خوای کە عیسای کوڕی مەریەم لەسەری سزادرا خوای تاک و تەنها لەبیرتانە ماکسیمیلیان وتی چی کاتێ خۆی و ڕەفیقەکانی هاتن لە بەردەمی تەقیانوس و دیتلیانوس و نازانم کێ و کێ ئەوانە تیشایەتی دەدەم لەو جیهانەدا جگە لە خوای تاقانە هیچ خوایەکی تر نییە خدای نوح و ئیبراهیم و موسا و عیسا خدای ئەو پێغەمبەرش کە مژدەی پێدراوە لەمە دوا دێ سەرنج بدەن ئەمڕۆ بە هەزاران جۆر خوای دروست دەستکرد و خەیاڵکرد و درۆینە جگە لە ئەڵڵا دەپەرسترێن هەر لە ڕێوە عیسا و دایکی عیسا لە هەندێک بوون بەخوا هەندێکیش عیسا سبحان الله عیدەی عیسایان لێ بووە بەخوا عیدەیەکیش عیسا بە زۆڵە زان نعوذ باللە ئەوە نیە بەمرێن بەڵێن بری ئەمە مناڵە لە کوێ بوو خۆ تۆ نە باوک و پیاوی زیناکەر بوو نە دایک و داوێن پیس بووە ئەوە یەهود دوای پێڵێن ئەمانی کەش دەڵێن عیسا خوایە کوڕی خوایە ئادەوەرە لەم بەینا سەر دەرکرد یەکێڵێ ئەمە زۆڵە نەعوذ بالله معاذ الله کاتێ مسوڵمانان هیجرەتیان کرد بۆ حەبەشە پێغەمەری خوا لە دەست چەوسانەوەی قورەیش فەرمی بڕۆن بۆ حەبەشە مەلیکێکی لێ کەس و میلا ناکرێ قورەیش بەوە ڕازی نەبوون ئەو پیاوانەیان دەربەدەر کردبوو بۆ حەبەشە ئەمری کوڕی عاس و یەک دوانێکی دەم یعنی قسەزانیان نارد بە کۆم کۆمەڵێک هەدیە و کۆمەڵێک دیاری زۆر زۆرەوە بۆ لای حەبەشە بۆی پەشیمانی کەنەوە و بیانداتەوە اینجا بیان گێڕنەوە بە زنجیرکراوی لە نوگرە سەلمانەکەی ئومەیە و ئەبوو جەهل و ئەبوو لەهەب لە مەکە بیان هێنەوە بۆ ئەوێ بەڵام جعفەری کوڕی ئەبی تاالب وەک شاخی داکوتراو هاتە پێشەوە وتی ئەی پاشا ئێمە پێغەمبەرەکەمان وتویەتی بڕۆن بۆ ئەرزی حەبەشە پاشایەکی لێ کەس لای ئەو زوڵمی لێ ناکرێت ئیسا تەنێ زوڵمان لێ بکەن وتی باشە ئێوە چین بۆ بۆ کوڕنوش نابن بۆ من وتی قوربان ئێمە بەس بۆ یەک خوا کوڕنوشە بین بۆ ئەو محەممەدەش کە پێغەمبەرمانە کوڕنوش نابین عەمر بەمە نەوەسا وتی گەورەم دەربارەی عیسای کوڕی مریەم و مریەمی دایکی شتی عەجیب و غەریب بەڵێن وتی ئادەی بزانم چی ئەڵێن دەربارەی مریەم و دەربارەی عیسا ئەویش ئاەتەکانی سورەتی مریەمی بۆ خوێندەوە وەسکر فی الکتابی مریەم ئەو ئاەتانە کە ئەوەنە جوان خوێندیوە باسی مریەمیان بۆ بکە کاتێ لە ماڵ دوور کەوتەوە بەرەو ڕۆژهەڵاتی ئۆرشەلیم حیجابێکی دروست کرد اینجا فریشتەی ئێمە فەتەمەثەل لەها اینجا مەلایکەی ئێمە هات بوو بە بەشەرێک چووە لای سڵاوی لێ کرد نزیک بوویەوە لێی مرێم وتی من پەناگرم بەخوا ئەگەر تۆ بەشەری ئەگەر تۆ تەخواداری پەناگرم بەو خوایەی کەوا تۆی ناردووە بۆ لای من وتی من عەبدی خوام، من ڕەسوولی خوام، بۆ ئەوەی مژدەت بدەمێ خوا مناڵێکت دەداتێ، مناڵێکی چاک و پاک. وتی چۆن مناڵم ئەبێ من هیچ بەشەرێ توخنم نەکەوتووە؟ فەرمی ئەوە ئەمری خوایە، خوا ئەمری وایە کە ببێ. ئینجا مریەم حامیلە ئەبێ بە ئەمری ئەڵڵا و دوایەوە عیسای ئەبێ دوایەوە مناڵەکە هەڵ ئەگرێ ئینجایەتەوە بەناو قەومەکەی مریە مەمەت لەکوێ بوو تۆ چۆن شتی وات کردووە بە نەجاشی ئەڵێ، نەجاشی ئەڵێ، وەرە! بڕۆن، بڕۆن ئازاد بۆ خۆتان بگەڕێن، سوێن بە خوا، بە قەدەر کێوێک ئاڵتوونم بدەنێ، پەنجەیەکی ئێوەیان نادەمێ، بڕۆ عەمر دیارییەکانی خۆت بەرەوە دەی، وەڵا دینی من و دینی ئێوە ئەم خەتە زیاتر بەینمان نییە و فاسیلە نییە لە بەینمانا. سەیرکەن ئەم عەقیدە و شەهامەتە پیاوی مسلمان ئەگەر غیرەتی هەبێ خوای گەورە چۆن پاشای بۆ نەرم دەکا چۆن دژمنی لە کۆڵەکاتەوە ئێمە ئاوا باوەڕمان هەیە بەم پێغەمبەرە کە عیسای کوڕی مەریەمە و بەو پێغەمبەرەی کە محەممەدی کوڕی عەبدوڵڵایە صلی الله علیه وسلم ئەمڕۆ لە دنیایا لە دینی عیسای کوڕی مەریەم بەعزێ تقوسات باوە یەکشەمان فەقیرانە ئەڕۆن بە تێکەڵی لە کلیساکانە هەندێک شروب و شەربەت ئەخۆن و هەندێک دوعا و شتی خۆیانەکەن خوا لێیان قبولکە خوا لێیان قبولکە دوای ئەوە چی عالەمی مەسیحیەت بووە بە ئەشدیهایەک ئەوروپا ئەوروپای شەرقی و ئەوروپای غەربی ئەوروپای شەرقی ڕوس و سین و ئەوانن ئەوروپای غەربیش ئەم ئەوروپای ئەو هەموو وڵاتانەی ئەوروپان ئەو شانزە حەڤدە وڵاتەی لە یەکێتی ئەوروپیا یەکیان گرتووە بوون بە نەهەنگ و حوتێک یەن داهاتی وڵاتان ئەخۆن یەن ڕێگە تەختەکەن ئەمریکا و زلهێزەکانی تر بێن لەگەڵ ئەوانە بە ناوی ڕزگارکردن و بە ناوی چی و چیەوە ئاوامان لەکەن عێراقیان ڕزگار کرد سەدانێکیان لابرد بەڵام هزار سەدامیان دروست کردووە ئەڵێن سووریا ڕزگارەکەین بە شاریان هێشتوەتەوە شابی سووری هیچی نەما حج وتیان ئەفغانستان ڕزگارەکەین تەخت و تاراجیان لەیەک داوە ئێستەش خەڵک بە گوێرێش ئاوە باو نانە باو ئەوانە چیچان و بۆسنە و هێرسک و فەلەستین و ئەمە ئەوانن کە خۆیان بە شعبی سەلام و مەحەبەت و ئەوانە ئەزانن لای ئێمە شەندێک گوێ لە پیاوەڵێ دینی مەسیحیە دینی سەلامە دینی سەلامە بۆ خۆیان ئا ئەی بۆ ئێمە نا عیسای کوڕی مەریەم قبوڵمانە، ئینجیلی خوامان قبوڵە، بەڵام ئەمە ئەکرێت ئەمڕۆ؟ ئەمە تەلمودە، ئەمە عەهدی جەدیدە، ئەمە عەهدی قەدیمە، ئەمە پرۆتۆکۆلاتی حوکەمای سەهیۆنە ئەمڕۆ لە جیهانا تەتبیق ئەکرێ بە ناوی تەورات و و هەندێکیش بە ناوی ئینجیلەوە. عیسا ڕێگری لە زوڵم و زۆرە کرد، عیسا ڕێگری لە چەوساندەوەی مرۆڤ ئەکرد وەکو حەزرەتی محەممەد صلی الله علیه وسلم هات نوری چاوەکانم حەزرەتی محەممەد هات بۆ پارێزگاری مافەکانی مرۆڤ بۆ ڕزگاری مرۆڤ بۆ گێڕانەوەی حەق بۆ خاوەنەکەی بۆ پوچەڵکردنەوەی بت و بتخانەکان هات بۆ هات بە خەڵکی وت بڵێن لا ئیلاهە ئیلا الله هات بۆ قەدەغەکردنی ڕژاندنی خوێنی مرۆڤ هات بۆ قەدەغەکردنی سوخۆری هات بۆ پارێزگاری لە مناڵی هەتیو هات بۆ ڕزگاری ئافرەت و کچ لە کوشتن هات بۆ نەهێشتنی جیاوازی چینایەتی هات بۆ ئەوەی ئادەمی بکا بە بەندەی خوا و برای یەک هاتا بە مرۆڤ بڵێ من مرۆڤم هیچم بەدەست نییە هەرچی خوا بۆم نەکا هاتا بڵێ دزی و قومار و بەرتیل حەرامە و بەڵام مەخابن ئێستا ئومەتی پێغەمبەر بەچیەوە سەرقاڵە ئومەت لە کوێ و سەروەر لە کوێ ئەمڕۆ ئیسلام ئەوەی ماوە لە لە ناوی لە هەندێ شوێن تۆقاندن و ترساندن و تەقاندنەوە لە هەندێ شوێن دنیاگەرێتی و تەمەحبازی و زۆرخۆری پارچە پارچە بوون لە یەکتر خوێندن فتوای ناحەقدان واللهی پێغەمەری خواشکاتمان لێکا لای خوا وقال الرسول یا رب ان قومی اتخذوا هذا القرآن مهجورا با بگەڕێینەوە سەر شەریعەت با بگەڕێنەوە بۆ لای رسول الله با پابند بین بە تعالیمی با دەستی پێوە بگرین با ڕاستگۆ بین با ئەمین بین چونکە ئەو ڕاستگۆ و ئەمین بوو خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوتوو سەرفەرازمان بکە خوایە نەخۆشەکانمان شیفا بدەی لە مردوەکانمان خۆش بی خوایە مسلمانان ڕزگارکەی لەم زیلەت و ژێر دەستەییە